کاسێتی شانزەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی یەکەم لە لاپەڕە چوار سەد و شەست و شەش ەوە. ئەمە گرنگترین بەشی نەخشەی منە، خوا بکات کەس بۆی هەڵەچنی پێ نەگەینێت. من خۆم هیچ شتێکی هەڵەچنی پێ نادەم. من هەر لێرەدا داوا لەو کچە بێتاوانە دەکەم لە دژی باوکی هەستێت. شەرم نایگرێت کە باوکی بۆ دڵخۆشیی خۆی و سەرگەرمکردنی کچەکەی یاری بە کۆمەڵێک سێبەر دەکات؟ ئەگەر لێرە بوایە هەر ئێستا گورزی خۆمان لێ ئۆشاند. ئەگەر ئێستا لێرە دەبوو. ڕۆحی ئەو لێرەیە، دەروونی ئەو لێرەیە، بەڵام خۆی لە دڵنیاییدا لە لوبنان پاڵکەوتووە. هەر شتێک ئێمە لە دەوروپشتی خۆمان دەیبینین، لە من بوونی سەرگوردەوە سەرچاوە دەگرێت. بەڵام ئەو زیاترە لەو شتەی ئێمە لە دەوروبەری خۆمان دەیبینین. ئێمە چەند سێبەرێکین لە ڕۆحی سەرگوردا، بەڵام سۆفیا بۆ سێبەر ئاسان نییە لە دژی خاوەنەکەی خۆی بوەستێت. ئەم کارە نەخشە و پلانی دەوێت، بەڵام دەتوانین هیلدە بخەینە ژێر کاریگەری خۆمان. تەنیا فریشتەکانن کە دەتوانن دژی خودا هەستن. دەتوانین داوا لە هیلدە بکەین کاتێک باوکی گەڕایەوە بۆ ماڵ تۆڵەی لێ بستێنێتەوە. دەتوانێت پێی بڵێ کە ئەو پیا ئەو ناپیاوە دەتوانێت قایقەکەی بشکێنێ یا لانی کەم چرای قایقەکەی بشکێنێت. ئالبێرتۆ سەری بزواند و لە پاشان وتی. دەتوانێت لە دەستی هەڵبێت. ئەم کارە بۆ ئەو ئاسانترە تاکوو ئێمە. دەتوانێت ماڵی سەر گورد بە جێ بهێڵێت و چیتر هەرگیز نەگەڕێتەوە. سزای سەرگوردێک کە مایە لە ئێمە دادەنێت و ئێمە دەکاتە گاڵتەجاڕی خەیاڵاتی پێکهێنەری جیهانی خۆی هەر ئەوەیە. فکرێ بکەرەوە. سەرگورد بە دوای هیڵدەدا تەواوی دونیا دەپشکنێت. بەڵام هیڵدە دەڵێیت بووە بە دڵۆ پێکاو و بە زەویدا چووەتە خوارەوە. چونکە توانای هەڵکردن لەگەڵ باوکێکی ئاوەهای نییە، باوکێک کە سۆفیا و ئالبێرتۆی بە یاری گرتووە. بەڵێ چاکت وت ئێمەی بە گاڵتە گرتووە. مەبەستی منیش هەر ئەوە بوو کە وتم ئێمەی کردۆتە ئامرازی سەرگرم کردنی پیرۆزبایی یادی لەدایک بوون. بەڵام باشترە ئاگاداری کردەوەکانی خۆی بێت. سۆفیا هیلدەیش دەبێت ئاگاداری خۆی بێت. مەبەستت چییە؟ بە تەواوی مێشکت لای منە؟ بەڵێ ئەگەر جنۆکەیەکی تر لە چراوە نێیەتە دەر. فکرێ بکەرەوە، هەر ڕووداوێک کە بۆ ئێمە ڕووەدات لە مێشکێکی تردا دروست بووە، ئێمە خودی ئەو مێشکەین. لە خۆمانەوە ڕۆحمان نییە، ڕۆحی کەسێکی ترین تاکو ئێرە لە هەرێمی فەلسەفەی نەناسراوێکداین بارکێلی و شیلینگ ئاگادارمانن. چیتر. ئەم ڕۆحە باوکی هێڵدە مۆلێر کناگە، باوکێک کە لە لوبنان نیشتەجێیە و کتێبێک دەربارەی فەلسەفە بۆ یادی پانزە ساڵی کچەکەی دەنووسێت. هێڵدە ڕۆژی پانزەی جوئەن لە خەو هەڵدەستێت و کتێبێک لەسەر مێزی کەناری تەختەکەی دەبینێت. ئەو کاتە ئەو و هەر کەسێکی تر دەتوانن بە سەراتی خۆیان بخوێننەوە. باوکی لە مێژ بوو وتبووی کەسانی تریش دەتوانن کەڵک لەم دیارییە وەربگرن. بەڵێ لە بیرمە. ئەو شتەی کە ئێستا من بە تۆی دەڵێم هیلدا دەیخوێنێتەوە. ئەڵبەت دوای ئەوەی کە بڕیاری باوکی هیلدا لە لوبنان دەردەچێ، من بە تۆ دەڵێم کە ئەو لە لوبنانە. ئەو وا بیر دەکاتەوە من بە تۆ دەڵێم ئەو لە لوبنانە. سۆفیا سەری لە کێژەوە هات. هەوڵی دا بیهێنێتەوە یادی کە دەربارەی بارکێلی وایە ڕۆمانتیکەکان چی بیستبوو. ئالبێرت ئۆکناکس درێژەی بە وتەکانی ئەدا. بەڵام ئەوان نابێت لە خۆیان بایی ببن. بە هیچ جۆرێک ناتوانن گاڵتە بە ئێمە بکەن، چونکە ئەو گاڵتە و پێکەنینە لەوانەیە تووشی گێچەڵیان بکات. کێ تووشی گێچەڵ بکات؟ هیڵدە و باوکی، مەگەر ئێمە دەربارەی ئەوان باس ناکەین؟ بەڵام بۆچی ئەوان لە خۆیان بایی نەبن؟ چونکە لەوانەیە ئەوانیش بوونی ڕاستەقینەیان نەبێ. چۆن دەکرێت؟ ئەگەر بۆ بارکێلی و ڕۆمانتیکەکان شیاوە، چۆن بۆ ئەمانە نییە؟ لەوانەیە سەرگوردیش سێبەرێک بێت لە کتێبێکدا کە دەربارەی خۆی و هیڵدە نووسراوە، هەروەها دەربارەی ئێمە، چونکە ئێمەش بەشێکین لە ژیانی ئەوان. ئەمە کارەکە پڕ کێشەتر دەکا چونکە ئێمە دەبینە سێبەرێک لە سێبەری کەسانی تر مەگەر ناکرێت نووسەرێکی تر لە شوێنێک سەرگەرمی نووسینی کتێبێک دەربارەی سەرگوردێکی یەکەی سەربازی نەتەوە یەکگرتووەکان بە ناوی ئالبێرت کناک بێت کە خودی ئەو سەرگوردەیش خەریکە کتێبێک بۆ کچەکەی خۆی بە ناوی هیلدە دەنووسێت. کتێبەکەی سەرگورد دەربارەی پیاوێکە بە ناوی ئالبێرتۆ کناکس کە لەناکاو دەست دەکا بە ناردنی نووسراوە و پرسیارگەلێکی کەم بایەخی فەلسەفی بۆ سۆفیا ئامۆنسۆن بۆ ناونیشانی خانووی ژمارە سێ کۆڵانی کلور چ وتەیەکی بێ مانا من تەنیا خەریکم دەڵێم کە دەکرێت ئاوا بێ. ئەو نووسەرە لە چاوی ئێمەدا خودای نادیارە، ئەگەرچی ئێمە هەرچی هەین و هەرچی دەڵێین بەهۆی ئەوەوەیە و چونکە شتێک نین بێجگە لە فیکرەکانی ئەو. هیچ کات ناتوانین شتێک دەربارەی ئەو بزانین ئێمە لە گرفتی ئەو نهێنێداین. ئالبێرتۆ و سۆفیا ماوەیەکی زۆر بێدەنگ دانیشتن، سەرەنجام سۆفیا بێدەنگیەکەی شکاند و وتی، بەڵام مەگەر بەڕاستی نووسەرێکی تر هەیە کە خەریکە داستانێک دەربارەی باوکی هیلدە لە لوبنان دەنووسێت هەروا کە باوکی هیلدە دەربارەی ئێمە دەنووسێت؟ بەڵێ. کەواتە ئەم نووسەرەش نابێت بە خۆیدا بنازێ. مەبەستت چییە؟ ئەو کەسەی کە من و هیڵدەی لە قووڵایی مێشکی خۆیدا شاردۆتەوە مەگەر ناکرێت خۆیشی بەشێک لە خەیاڵاتی کەسێکی تر بێت؟ ئالبێرتۆ سەری بزواند. ئەڵبەت کە دەکرێت سۆفیا. ئەگەر ئاوا بێت کەواتە هەر ئەوەی کە ڕێگە ئەدات ئێمە ئەم باس و خواستە فەلسەفیانە ئەنجام بدەین و ئەم توانایە بهێنینە ئاراوە دەیهەوێت جەخت بکاتەوە کە ئەویش لە سێبەرێکی بێتوانا زیاتر هیچ شتێک نییە و ئەو کتێبەی ئێستا کە هیڵدە و سۆفیا تیایدا سەریان دەرهێناوە لە ڕاستیدا جۆرێک وانە کتێبی فەلسەفییە وانە کتێب چونکە هەموو وتووێژ و بیستنی ئێمە بەڵێ لە ڕاستیدا تاکبێژییەکی درێژکراوەیە. هەستی منەوەیە کە هەموو شتێک لە مێشک و دەرووندا کۆ دەبێتەوە. خۆشحاڵم کە ئێستاش تاک و ترووک فەیلەسووفانێک ماونەتەوە فەلسەفە سەربەرزانە بە تاڵس و ئێمپێدۆکلس و دیمۆکریتۆسەوە دەستی پێ کرد. کەواتە بێشک ناتوانێت لێرەدا بوەستێت. ئەڵبەت کە وایە. وە من ئێستا دەربارەی هیگڵ هیچ باسێکم بۆ نەکردووی، بەڵام ڕۆمانتیکەکان هەموو شتێکیان لە دەروون و ئارەزوودا کورت دەکردەوە، هیگڵ یەکەمین فەیلەسوفێک بوو کە کۆششی کرد فەلسەفە ڕزگار بکا. من زۆر چاوەڕێم. کەواتە بۆ ئەوەی کە ڕۆح و سێبەری کەسانی تر ئارامیمان تێک نەدەن، باشتر وایە بچینە ناو کەپرەکە. دەرەوەیش بەرە بەرە ساردی کردووە. بەشی دوای. هیگڵ، ئەو شتەی عەقڵییە دەمێنێتەوە و هەمیشەییە. فایلی نووسراوەکان بە توندی کەوتە سەر زەوی. هیلدە لەسەر تەختەکەی مایەوە و چاوی بڕییە بن میچەکە. فکری شێوابوو ئێستا باوکی بە تەواوی فکری ورووژاندبوو بۆچی. سۆفیا هەوڵی دابوو ڕاستەوخۆ قسەی لەگەڵا بکات. داوایی لێ کردبوو لە دژی باوکی هەستێ بە ڕاستیش توانیبووی هیلدە بخاتە ناو فیکرەوە جۆرێک پلان. سۆفیا و ئالبێرتۆ نەیاندەتوانی هیچ سزایەکی باوکی بدەن بەڵام هیلدە دەیتوانی. سۆفیایش دەتوانێت لە ڕێگای هیلدەوە دەست بگەیەنێتە باوکی. هیلدە سۆفیا و ئالبێرتۆی بە خاوەن ماف دەزانی کە باوکی لە یاری پێکردنی سێبەرەکاندا زێدەڕۆیی کردبوو. تەنانەت ئەگەر سۆفیا و ئالبێرتۆیش خوڵقێندراوی دەستی خۆی بن دەبوایە ئەندازەیەک دەستی ڕابگرتایە و ئەوەندە هێزی نەنواندایە. بێ چارە سۆفیا و ئالبێرتۆ ئەم جووتە لە بەرامبەر خەیاڵاتی سەرگوردا وەک پەردەیەکی سینەمان لە بەرامبەر ئاپارتادا یا لە بەرامبەر ئاپاراتدا هەستا و چوو بۆ لای پەنجەرەکە و سەیرێکی کەنداوەکەی کرد. کاتژمێر نزیکەی دوو بوو. پەنجەرەکەی کردەوە و ڕوو لە کەپری قایەقەکە هاواری کرد، دایە! دایکی هاتە دەرەوە. من تا یە کاژمێری تر بە تۆزێک بابۆڵۆ دێم بۆ ئەوێ باشە؟ باشە دەبێت بە شیری گڵ تەواو بکەم ئالبێرتۆ و سۆفیا لەسەر دوو کورسی لە کەناری پەنجەرەدا لە بەرامبەر دەریاچەکەدا دانیشتبوون ئالبێرتۆ دەستی پێکرد کێئۆرگ ویلهێلم فریدریش هیگڵ لە نەوەی بەتەمەنی دەورانی ڕۆمانتیسیزم بوو. دەتوانین بڵێین کاتێک بەرەبەرە ڕۆحی نەتەوەی ژێرمن لە ئەڵماندا بەرەو کامڵبوون ڕۆیشت، ئەویش گۆڕانی گەورەی بەسەردا هات. هیگڵ لە هەزار و حەوت سەد و حەفتا دا لە شتوتگارت هاتە دنیاوە. لە تەمەنی هەژدە ساڵیدا لە تۆبنگێن بەشی خوداناسی دەخوێند. لە هەزار و حەوت سەد و نەوەت و نۆ دا واتە کاتێک کە بزووتنەوەی ڕۆمانتیک لە لوتکەدا بوو و گەشەی دەسەند و گەورە دەبوو، لەگەڵ شلینگدا لە شاری یێنا دەستی بە کار کرد. دوای ماوەیەک کارکردن لە شاری یەناو کاری یاریدەدەری مامۆستای زانکۆ بوو بە مامۆستای زانکۆی هێدڵبێرگ. ئەم شارە ناوەندی ڕۆمانتیسیزمی نەتەوەیی ئەڵمان بوو. لە ساڵی هەزار و هەشت سەد و هەژدە دا کە بێرلین تازە خەریک بوو دەبووە ناوەندی مەعنەویاتی ئەوروپا، بووە مامۆستای زانکۆی ئەو شارە. لە هەزار و هەشت سەد و سی و یەک دا بەهۆی نەخۆشی وەباوە واتە کۆلێرا ژیانی لە دەست دا. بەڵام فەلسەفەی هیگڵ هەر لەم کاتەدا لایەنگرانێکی زۆری لە تەواوی زانکۆکانی ئەڵماندا پەیدا کرد. کەواتە وادیارە چووەتە ناو زۆریەک لە باسەکان. بەڵێ هەم کەسایەتی خۆی و هەم فەلسەفەکەی. لە ڕاستیدا هیگڵ هەموو ئەو ئەندێشانەی کە لە دەورانی ڕۆمانتیکدا زەق بووبۆوە کۆی کردەوە و پەرەی پێ دا. بەڵام ڕوانینی ئەو لەسەر زۆرێک لە ڕۆمانتیکەکان بۆ نموونە شلینگ ڕەخنەئامێز بوو. ڕەخنەی هیگڵ لەسەر ئەوان چی بوو؟ شلینگ وەکو ڕۆمانتیکەکانی تر دەیوت قوڵترین واتای ژیان لە شتێکدایە کە بە ڕۆحی جیهانی ناوی لێدەبرێت. هیگڵیش هەروەک وەوان زارۆکەی ڕۆحی جیهانی بەکاردەبرد، بەڵام بە واتایەکی بە تەواوی نوێوە، مەبەستی هیگڵ لە ڕۆحی جیهانی یا عەقڵی جیهانی کۆی تەواوی لایەنە دیارەکانی مرۆییە. چونکە تەنیا مرۆڤە کە خاوەنی ڕۆحە، لەم ناوەدا باس لە بەرەو پێشچوونی ڕۆحی مرۆڤ دەکرێت بە هەرجۆرێک بێ نابێ لە یاد بکرێ کە مەبەستی ئەو ژیانی مرۆڤەکان فیکر و ئەندێشەی مرۆڤەکان و فەرهەنگی مرۆڤەکانە. ئەم پێناسەی دوایی ئەندازەیەک لە ترس و نەناسراوی ئەو ڕۆحە کەم دەکاتەوە. بەم جۆرە ڕۆحی جیهانی هیگڵ چیتر جۆرێک عەقڵی شاراوەی ناو بەرد و دارەکان نییە. لە یادت ماوە کە کان دەربارەی چۆنێتی دەروونی شتەکان باسی دەکرد. ئەڵبەت کانت ئەوەی ڕەت دەکردەوە کە مرۆڤ دەتوانێ نهێنیەکانی ناوەی سروشت بە ڕوونی بناسێت. بەڵام بە لایەوە پەسەند نەبوو کە جۆرێک ڕاستیی هەرگیز پێ نەگەیشتوو هەیە. هیگڵ دەڵێت ڕاستی لە ناو عەقڵدایە و بەم چەشنە بوونی هەر جۆرە ڕاستییەکی لە سەروو یا ئەوپەڕی عەقڵی مرۆڤەوە ڕەت دەکردەوە. بە وتەی هیگڵ هەر ناسینێک ناسینی مرۆییە. واتە دیسان فەیلەسوفەکانی لە ئاسمانەوە هێنایەوە بۆ سەر زەوی؟ بەڵێ لەوانەیە بتوانین وا بڵێین. بە هەر حاڵ فەلسەفەی هیگڵ ئەوەندە گشتی و جۆراوجۆرە کە ناچارین بۆ ناساندنی مەبەستی باسکراوی ئەو تەنیا بە چەند کورتە باسێکی سەرەکی فەلسەفەی ئەو خۆمان کورت بکەینەوە. لە ڕاستیدا لە شکدایە کە بوترێ هیگڵ فەلسەفەیەکی لە خۆیەوە هەبوو. ئەو شتەی کە وەکو عادەت بە فەلسەفەی هیگڵ ناوی لێ دەبرێ، زۆرتر جۆرێک ڕێوڕەوشە بۆ تێگەیشتنی باشتر لە بەرەوپێشچوونی مێژوو. فەلسەفەی هیگڵ شتێکمان دەربارەی چۆنێتی دەروونی ژیان فێر ناکات، بەڵام فێرمان دەکا کە چۆن پڕ سوود و بە کەڵک هاتوو بژین. ئەمە زۆر گرنگە. شێوازە فەلسەفیەکانی پێشیگڵ هەموویان یەک خاڵی هاوبەشیان هەبوو، هەموویان هەوڵیانەدا بۆ ناسینی مرۆڤ لەم جیهانە کۆمەڵێک یاسای هەمیشەیی و نەگۆڕ بهێننە مەیدان. ئەم ڕاستیە دەربارەی دیکارت، ئیسپێنۆزا، هیۆم و کانت دەچەسپێت. ئەمانە هەرکامیان لە شوێنی خۆیاندا بە دوای دۆزینەوەی بنەمای ناسینی مرۆڤەوە بوون. بەڵام هەموویان ناسینی مرۆڤیان لە سەرووی جیهانەوە وەک هۆکارێکی نادیار و بێکات دەزانی. مەگەر کاری فەیلەسوف هەر ئەوە نییە؟ هیگڵ دەیوت ئەم کارە ئەنجام نادرێت. بە بڕوای ئەو بناغەی ناسینی مرۆڤ نەوە لە دوای نەوە دەگۆڕێت، کەواتە ڕاستی هەمیشەیی و عەقڵی هەمیشەیی بوونی ڕاستەقینەیان نییە. تەنیا خاڵێک کە فەلسەفە دەتوانێ پێیەوە بنووسێت، ببوورە، بەڵام دەبێت ئەمە زۆرتر شی بکەیتەوە. واتە تەنیا خاڵێک کە فەلسەفە دەتوانێت پێیەوە بنووسێت مێژووە. ببوورە، بەڵام دەبێت ئەمە زۆرتر شی بکەیتەوە، مێژوو خۆی بەردەوام لە گۆڕاندایە، کەواتە چۆن دەتوانێت بێتە خاڵ و بنەمای نەگۆڕ بۆ فەلسەفە؟ ڕووباریش بەردەوام لە گۆڕاندایە، بەڵام نەک بەو مانایە کە نەتوانین دەربارەی بدوێین. بەڵام نایتوانین بڵێین کە ئەو ڕووبارە لە تەواوی درێژایی ڕێڕەوەکەیدا هەر ڕووبارە. بەم جۆرە مێژوویش لە بۆچوونی هیگڵدا هەر وەک ڕووبارێکی لە حاڵی ڕابووندایە. گێژاو و تاڤگەکانی بەشی سەرەوەی ڕووبارەکەیە کە هەر بزوەیەکی بچووکی ناو کە هەر بزوەیەکی بچووکی ئاو لە هەر خاڵێک لە ڕووبارەکەدا هەڵدەبژێرێت. بەڵام ئەم بزوانانە دەکرێت لە ئەنجامی ئەو هەموو پێچ و بەرد و دارەی ئەو شوێنەدا بێ کە لە بەرامبەرمانەوە تێدەپەڕێت. وابزانم تێگەیشتم. مێژووی عەقڵ و ئەندێشەش هەر وەک ئەو ڕووبارەیە. ئەندێشە گەلێک ئەندێشە گەلێک کە لەگەڵ ڕەوتی نەریتی کۆنەوە گەیشتوونەتە ئێمە. هەروەها چۆنێتی ڕابوونی دەوران و کاتیش شێوازی بیرکردنەوەی ئێمە دروست دەکا. کەواتە هەرگیز ناتوانین بڵێین کە ئەم فیکرە یا ئەو فیکرە بۆ هەمیشە دروستە. بەڵام دەشێت کۆمەڵە فیکرێک لە ڕوانگەیەکی تایبەتەوە دروست بن. ئەمە وەکو ئەوە نییە کە بڵێین هەر شتێک بە یەک ئەندازە هەم ڕاست و هەم ناڕاستە، بەڵێ، بەڵام بەشێک لە شتەکان هەڵواسراو بە چۆنیەتی تایبەتی مێژووییانەوە و لەوانەیە ڕاست یا ناڕاست بن. بۆ نموونە ئەمڕۆکە ئەگەر دەست بدەیتە پڕوپاگەندەی کۆیلایەتی، بیسەر ئەگەر زۆر باش بێت تۆ بە کەم عەقڵ دەزانێ. بەڵام دوو هەزار و پێنج سەد ساڵ لەمەوبەر هیچ کەس تۆی بە کەم عەقڵ نەدەزانی. ئەگەرچی هەر لەو سەردەمەیشا لەوانەیە هەراوهۆریایەک بۆ ڕەتکردنەوەی کۆیلەتی بەرگوێ بکەوتایە. نموونەیەکی ناوچەیی بیر دێنمەوە. سەد ساڵ لەمەوبەر بەشێکی گەورەی دارستانەکانی ئێمەیان سوتاند و کشت و کاڵیان تیا دەکرد. هیچ کەس ئەم کارەی بە بێعەقڵی نەدەزانی. بەڵام ئەمڕۆکە زۆر ناعەقڵانەیە. ئەمڕۆکە ئێمە بنەمایەکی بە تەواوی جیاوازمان بۆ ئەم جۆرە دادگەرییانە هەیە. ئێستا تێگەیشتم. هیگڵ دەربارەی فیکرە فەلسەفیەکانیش عەقڵی بە جۆرێک ڕەوتی لە حاڵی کامڵ بوون دەزانی، بە بڕوای ئەو ڕاستی ئەو هەر ڕەوتە بوو. چونکە هیچ پێوانەیەکی ترمان بۆ ڕەوتە مێژوویەکان نیە کە پێمان بڵێ چ شتێک ڕاستتر یا عاقڵانەترە. دەکرێت نموونە بهێنیتەوە؟ بۆ نموونە ئێستا ناتوانین بیرۆکەکانی دەورانی باستان و ڕێنیسانس و وەستا و ڕۆشنگەری هەڵگرین و بڵێین ئەمانە ڕاست یا ناڕاستن. هەروا ناتوانین بڵێین کە بۆ نموونە ئەفلاتوون هەڵەی دەکرد و ئەرەستۆ لایەنی ڕاستی گرتبوو. دیسان ناتوانین بڵێین هیوم بە هەڵەدا چوو بەڵام کانت و شلینگ و وتەکانیان گونجاو بوو. ئەم شێوازی بیرکردنەوە مێژوویی نییە. بەڵێ ئەمە ڕاست نایەتە بەرچاو. لە ڕاستیدا ناتوانین هیچ فەیلەسوفێک یا هیچ جۆرە بیرۆکەیەک لە چۆنێتی بارودۆخی مێژووییەکەی جیا بکەینەوە. بەڵام لێرەدا دەگەینە خاڵێکی تر لەوێوە کە بەردەوام ئەزموونی نوێ بە عەقڵ زیاد دەبێت. کەواتە عەقڵ پێشڕەوە. بە وتەیەکی تر ناسینی مرۆڤ بەردەوام لە حاڵی گەشەسەندن و بەرەو پێش چووندایە. واتە فەلسەفەی کانت بە هەموو کەم و کوڕییەکانیەوە ڕاستترە لە فەلسەفەی ئەفڵاتوون؟ بەڵێ. ڕۆحی جیهانی لە ئەفلاتوونەوە تاکوو کانت گەشەی سەندووە و بەرەو پێش چووە. بە جۆرێک کە گەر بگەڕێینەوە بۆ نموونەی ڕووبارەکە، دەتوانین بڵێین ئێستا ئاوێکی زۆرتر لە ڕووبارەکەدایە. ئەم ڕووبارە زیاتر لە هەزار ساڵە دەڕوات و کانتیش نابێت وا بیر بکاتەوە کە ڕاستییەکانی ئەو هەر وەک شاخگەلێکی گەردنکەش و نەبزێو لە کەناری ڕووبارەکەدا دەمێننەوە. بیرۆکەکانی کانتیش دیسان دەپاڵێورێنەوە و عەقڵی ئەو لە نەوەکانی داهاتوودا دەکەوێتە بەر ڕەخنە و گازندە، ئەمە شتێکە کە کوت و مت ڕووی داوە. بەڵام ئەو ڕووبارەی کە باست کرد، بەڵێ، بۆ کوێ دەچێت؟ هیگڵ پێی وابوو کە ڕۆحی جیهانی بۆ ناسینی هەرچی زیاتر بەرەو پێش دەڕوات، هەر وەک ڕووبارەکان کە هەرچی لە دەریا نزیک دەبنەوە بەرینتر دەبن. بە بڕوای هیگڵ مێژوو بەردەوام بوونی بووە، بەڵام فەرهەنگ و بەرەوپێشچوونی مرۆڤ ڕۆژ لە دوای ڕۆژ ڕۆحی جیهانی زیاتر لە نرخی زاتی خۆی ئاگادار دەکاتەوە. هیگڵ بە چی ئەوەندە دڵنیا بوو؟ ئەمەی نەک بە جۆرێک پێشبینی بەڵکو بە ڕاستییەکی مێژوویی دەزانی. هەر کەس مێژوو بخوێنێتەوە دەبینێت کە مێژوو بەردەوام بۆ لایناسین و گەورەبوون هەنگاوی هەڵهێناوە. بە وتەی هیگڵ لێکۆڵینەوەی مێژوو پیشانمانەدا کە مرۆڤایەتی بەرەو ژیاری و سەربەستییەکی مەزنتر لە ڕابووندایە. پەرەسەندنی مێژوویی بەو هەموو بەرز و نزمی و وەستانانەیەوە بەرەو پێش دەچێت. هەر بۆیە دەوترێ مێژوو ئاڕاستەی ئارمانج و مەبەستێکە. بەرەو پێشەوە دەچێت، ئەمە هیچ شکی تێدا نییە. بەڵێ، مێژوو زنجیرێکی درێژی فیکر و خەیاڵە. هیگڵ دەستی خستە سەر چەند بنەمایەک کە دەربارەی ئەم زنجیرە فیکر و خەیاڵە بەکار دێت. هەر کەس دەست بداتە لێکۆڵینەوەی قووڵی مێژوویی دەبینێت کە هەر فیکرێک وەکوو عادەت لەسەر بناغەی فیکرانێکی تر یا کۆمەڵێک بیرۆکەی لەوە پێش پێشنیار کراو زەق دەبێتەوە. بەڵام هەر لەگەڵ ئەوەی کە فکرێک پێشنیار کرا فکرێکی تر ڕەتی دەکاتەوە. واتە لە نێوان ئەم دوو بیرەدا دژبوونێک ڕووەدا، ئەم دژبوونەیش سەرەنجام بە فکرێکی تر کۆتایی پێ دێت. فکرێکی سێهەم کە دارای باشترین خاڵی هەر دوو فکرەکەی پێشووە، هیگڵ ئەم پێشهاتە بە ڕەوتی دیالێکتیکی ناو دەبات. تکایە نموونە بهێنەرەوە. لەبیرتە فەیلەسوفەکانی پێش لە سوقرات باسیان لە هەوێنی سەرەتایی و گۆڕانکاری بنەڕەتی دەکرد؟ کەم و زۆر لە یادمە لە پاشان ئیل ئاییەکان وتیان کە لە ڕاستیدا گۆڕانکاری گونجاو نییە ئەوان لەگەڵ هەستکردن بە گۆڕانکاریەکان لە ڕێگەی هەستەکانیانەوە هەر جۆرە گۆڕانکاریەکیان ڕەت دەکردەوە کەواتە ئیلاییەکان هەڵوێستێکیان پێشنیار کرد، هیگڵ ئەم جۆرە ڕوانگەیە بە تێزی پێشنیارکراوی یەکەم ناو دەبات. بەڵام هەر کاتێک هەڵوێستێکی ئاوەها توندڕەوانە پێشنیار بکرێ، هەڵوێستێکی دژ بە ئەو سەر بەرز دەکاتەوە. هیگڵ ئەمە بە جۆرێک ڕەتکردنەوە دەزانێت و ڕەتی فەلسەفەی ئیلاییەکان هیراکلیتۆس بوو کە وتی هەموو شتێک لە گۆڕاندایە. بەم جۆرە لە نێوان دوو بیرۆکەی تەواو کۆکراوەدا دژایەتییەک دروست بوو. بەڵام ئێمپێدۆکلس لە ڕێوە هات و وتی بەشێک لە هەر دوو هەڵوێستەکە هەڵەیە و بەشێکی تر لەوان ڕاستە. بەم جۆرە گرفتەکە دادەمرکێنێت. بەڵێ ئەمانەم لە یادە. ئیلاهییەکان ڕاستیان وتبوو کە هیچ شتێک ناگۆڕێ، بەڵام لەوێدا کە وتبوویان ناتوانین بڕوا بە هەستەکانمان بکەین بە هەڵەدا چووبوون. هیراکلیتۆس لەوێدا کە وتی دەتوانین بڕوا بە هەستەکانمان بکەین لایەنی ڕاست بوو، بەڵام بە هەڵە وتی هەموو شتێک لە حاڵی گۆڕاندایە. چونکە زیاتر لە یەک هەوێن لە گۆڕدا بوو و چۆنیەتی تێکەڵ بوونیان دەگۆڕا نەک خودی هەوێنەکە بە تەواوی. خاڵی باوەڕی ئەمپێدۆکلس لە نێوان ئەم دوو شێوازە فکریەدایە و هیگڵ بە ڕەتکردنەوەی پێویست ناوی دەبات زارۆکەیەکی ترسێنەرە. هیگڵ ئەم سێ قۆناغی ناسینە بە تێز، ئانتیتێز و هەروەها سێنتێز ناو دەبات. بۆ نموونە هیگڵ دەیتوانی بڵێ ئاقڵگەرایی دیکارت تێزە و تەجرەبەگەرایی هیوم ئانتی تێزە و دژبوونی نێوان ئەم دوو شێوازە فکریە لە سێنتێزی کانتدا چارەسەر بووە. کانت لە بەشێک لە باسەکاندا لایەنی ئاقڵانیەتی گرت و لە شتانێکی تردا هۆگری تەجرەبیەکان بوو. بەڵام پێشهاتەکە بە کانت کۆتایی پێ نایەت. ئێستا سێنتێزی کانت دەبێتە خاڵی دەستپێکردنی زنجیرێکی تر لە فیکر و ئەندێشە و خەیاڵ و دیسان سێلایەنەکە دروست دەبێتەوە، چونکە هەر سێنتێزێکیش بە ئانتی تێزێکی نوێ ڕەت دەکرێتەوە. ئەمانە هەموویان وتارین و حاڵەتی کردەوەیان نییە بەڵێ ئەمانە تەنیا وتارین نەکردەی بەڵام هیگڵ ئەمەی بە واتای گوشار خستنە سەر مێژوو لە چوارچێوەیەکی دیاریکراودا نەدەزانی بەڵکو پێی وابوو کە مێژوو خۆی پیشاندەری ئەم نموونە دیالێکتیکەیە و لەمڕۆ وتی، لە ڕێگەی مێژووەوە کۆمەڵێک یاسا ڕوون و دیاری بۆ گەشەی عەقڵ یاخود بۆ بەرەوپێشچوونی ڕۆحی جیهانی دۆزیوەتەوە. دیسان ڕۆحی جیهانی؟ بەڵام دیالێکتێکی باسکراوی هیگڵ تەنیا لە مێژوودا بەکار نایەت. لە هەر باس و وتووێژێکدا ئێمە بە شێوەی دیالێکتێک بیر دەکەینەوە. واتە تێدەکۆشین لە هەڵەکانی باسەکە تێبگەین. هیگڵ ئەمە بە لایەنی خراپی بیرۆکە ناودەبات و پێیوایە ئێمە لە دوای هەڵسەنگاندن و ناسینی هەڵەکان خاڵە ڕاستەکانی ئەو باسە هەڵدەگرین. نموونەیەک بهێنەرەوە. کاتێک کەسێکی سۆسیالیست و کەسێکی پارێزکار دادەنیشن بۆ ئەوەی کێشەیەکی کۆمەڵایەتی چارەسەر بکەن، زۆر زوو لە نێوان شێوەی بیرکردنەوەی دژ بە یەکیاندا کێشمەکێش دروست دەبێت. بەڵام مانای ئەوە نییە کە یەکێکیان سەد لە سەد لە لایەنی یا لایەنی ڕاستە و ئەوی تر سەد لە سەد لە هەڵەدایە. لەوانەیە هەردووکیان تا ڕادەیەک ڕاست بڵێن و تا ڕادەیەکیش لە هەڵەدا بن. کاتێک بایەسەکە گەیشتە ئەنجام، ئەو کاتە باشترین خاڵەکانی هەردوو بۆچوونەکە هەڵدەقوڵێت. هیوادارم. بەڵام لە کاتێکدا لە گیر و داری باس و وتوێژێکی ئاوەهاداین ناتوانین بە ئاسانی بڕیار بدەین کە کام هەڵوێستە لە ئەقڵەوە نزیکترە. بە واتایەک مێژووە کە بڕیارە دا چی ڕاستە و چی ناڕاست کەواتە شتێک کە لە ڕووی ئەقڵەوە بێت دەمێنێتەوە. واتە هەر شتێک بە جێ مایەوە ئەوە لایەنی ڕاستیە. یا بە پێچەوانەوە هەر شتێک ڕاستە دەمێنێتەوە. دەکرێت نموونەیەکی بچووکی تر بهێنیتەوە، سەد و پەنجا ساڵ لەمەوبەر زۆربەی خەڵک بۆ دەستەبەرکردنی مافی ژنان شۆڕشیان دەکرد، زۆر کەسیش بەربەرکانێی دانی مافی یەکسانبوون بە ژنان. کاتێک بەڵگەهێنانەوەی ئەم دوو لایەنە دەخوێنینەوە بە ئاسانی دەبینین کامیان بڕوایەکی عەقڵانیتریان بووە. بەڵام نابێت فەرامۆش بکرێت کە ناسینی ئەمڕۆی ئێمە بەپێی ڕوانینی ڕابردووە. واتە، سەلما، ئەوانە کە لەسەر ڕاستی بوون کە بۆ یەکسانی مافەکان خەباتیان کردووە. زۆرێک لە ئێمە گەر وتەکانی باوە گەورەمان چاپ بکرایەت و ئێمە ئێستا بمانخوێندایەتەوە بێشک ڕقمان لێی دەخواردەوە. بێشک، بەڵام بڕوای هیگڵ چۆن بوو؟ سەبارەت بە یەکسانی مافی ژن و پیاو مەگەر باسەکەی ئێمە ئەوە نییە؟ پێت خۆشە وتەیەکی خۆی ببیستیت؟ ئەڵبەت. هیگڵ دەڵێ جیاوازی نێوان ژن و پیاو وەکو جیاوازی نێوان حەیوان و گیا وایە. پیاوان وەکو حەیوانن و ژنانیش وەکو گیاکانن، چونکە گەشەکردنیان هێورترە و هۆی ئەمەش پشتبەستنی ئەوانە لەسەر هەستەکان. ئەگەر ژنان. هاوساری دەوڵەت بگرنە دەست وڵات بێ درەنگ دەکەوێتە مەترسیەوە چونکە ژنان کردەوەکانیان نەک لەسەر خواستە گشتی و جیهانیەکانە بەڵکو لەسەر ئارەزوو و بڕوا ژنانەکانیان دامەزراوە هەروەها پەروەردەی ژنان چ پەروەردەیەک زۆرتر بەپێی زارۆکە هەستیارە ئەندێشەییەکانە تاکو لەسەربنەمای ژیان یاخود کۆکردنەوەی زانست لەلایەکی ترەوە شوێن پێی پیاوان تەنیا لە ڕێگەی زیادکردنی فیکر و هەوڵی زانستی زیاد لە ئەندازەوە بەدەست دێت. زۆر سپاس هەر ئەوەندە بەسە چیتر نامەوێت وتەگەلێکی لەو جۆرە ببیستم. بەڵام ئەمە نمونەیەکی بەرچاوە کە چۆن فیکری مرۆڤەکان بە پێشهاتەی عەقڵی سەردەم بەردەوام دەگۆڕێت و پێشمان یا پیشانمان ئەدا کە هیگڵیش نەوەی دەورانی خۆی بووە. و ئێمەش هەروەها بڕوا ئاساییەکانی ئەمڕۆی ئێمەش ئەزموونی دەوران تێک نادات کام بڕوامان نموونەیەکم لەبەرچاو نییە بۆچی چۆن دەبێ شتێک بە نموونە بێنمەوە کە ئێستا لە گۆڕاندایە بۆ نموونە دەتوانین بڵین لێخوڕینی ئۆتۆمبیل کارێکی ناژیرانەیە چونکە ئۆتۆمبیلەکانەوە پیس دەکەن و زۆربەی خەڵک لە ماوەیەک لەمەبەرەوە گەیشتوونەتە ئەم ڕاستیە بەڵام مێژوو دەیسەڵمێنێ کە زۆریەک لە شتەکان کە ئێمە ئێستا بە ئاسایی لە بەرچاوی دەگرین لە تیشکی مێژوودا بێ نرخ دەبن. بەڵێ وایە. دەتوانین شتێکی تریش ڕەچاو کەین. هەموو ئەو پیاوانەی کە لە دەورانی هیگڵدا و هەموو وتە نەشیاوەیان دەربارەی مافی ژنان هەڵدەبەست لە ڕاستیدا بوونە هۆی خێرایی ڕەوتی بەرەو پێشچوونی یەکسانی مافی ژن و پیاو. چۆن؟ تێزێکیان پێشکەش کرد چونکە ژنان بەرە بەرە دەستیان کردبوو بە بەربەرەکانێ لە شوێنێکدا کە هەموان هاوڕان وتنی بڕوا پێویست نیە کەواتە هەرچی ئەوان زیاتر و نەشیاوتر دەربارەی بچوک کردنەوەی ژنان بیر و ڕایان دەردەبڕی ڕەت کردنەوەیان ئاسانتر و بەهێزتر دەبوو بەڵێ ئەڵبەت دەتوانین بڵێین قازانجی مرۆڤ لەوەدایە کە بەرەڵستکارانێکی بەهێزی هەبێت، هەرچی ئەوان زێدەڕۆیی زیاتر بکەن لەگەڵ وەڵامدانەوەی توندتردا ڕووبەڕوو دەبنەوە. مەتەڵێک هەیە کە دەڵێ هەرچی زۆرتر ئاو بڕژێنێتە ناو ئاشەوە خێراتر دەگەڕێت.